لەم دنیاە لەبیر نەچووە نعوذ باللە و هەموو شتێکی بۆ مرۆڤەکان باس کردو و ئامادە کردووە پایەی سێم لە پێنج پایەکانی ئیسلام زەکات ئەگەر ئێمەی مرۆڤ باوەڕمان هێنا بە ئەڵڵا پاش ئەوەی چاک ناسیمان وەک زاتێکی بەدیهێنەر و ڕۆزیدەر و ژێنەر و مرێنەر و جارێکی تریش زیندوومان دەکاتەوە و بە تەواوی بڕوامان کرد کە تاکو تەنهایە و هاوتا و هاوشێوەی نییە هەرچی بێوێ دەیکا خوایەکە زیندوو زانا و دانا و بەتوانا و خاوەن ویست و ئیرادەیە بینەر و ژنەوایە، خاوەن کەلامە، هەروەها باوەڕمان کرد بە بوونی زیندووبوونەوە و قیامەت لە رێگای وەحی خواوە کە بە فریشتەکانە ناردوێتی بۆ پێغەمبەران. ئەم رەگ و دەمارانەی ئیمان درەختێکی گەش و جوان و بەردار بەرهەم دێنن کە پێی دەڵێن ئیسلام، ئیسلامیش پێنج لق و پێنج فەرعی گەورەی هەیە، یەکەمینیان شایەت و مانە و دووهەمینیان نوێژی پێنج فەرزەی شەو و ڕۆژە، سێیەمینیان زەکاتە کە دەرکردنی ئەندازەیەکە لە داهات و سامان و بەخشینی بەو کەسانەی شیا و شایانن و خوا دیاری کردوون خوای گەورە دیاری کردووە بۆیان و و بەوانە نەبێ بە کەسی تر نادرێ بەڕێزان زەکات حەمام و تێزابی پاکژ و پاڵفتەکردنی دەروون و ماڵ و سامانی بڕوادارانە بە خواهیشت و ئارەزووی خۆیان لەو سامان و ماڵەی خوا پێی داون ساڵانە بڕێکی دیاریکراو دەردەکەن و دابەشی دەکەن بەسەر هەژار و نەدار و قەرزار و کەسە موحتاجەکانا. بەم زەکات دەرکردن و جەردی ساڵانەی ماڵ و داهاتە مرۆڤی موسڵمان لە لایەک سەر و حیسابی خۆی دەزانێ و قازانج و زیانی ساڵێکی ماڵاتەکەی بۆ دەردەکەوێ لە لایەکی تریشەوە هەست دەکات دەسەڵات و بەرەکەتی خوایە ئەو عەقڵ و سەلیقە و دەست و باز و ماڵ و سامانەی بەو بەخشیوە وا ئێستا ئەم ڕێژەیەکی کەم دەردەکا و دەیدا بە خوا وەک شوکرانەبژێری و پێزانین و دڵنەوایی کردنی ئەو هەموو مرۆڤە هەژار و دەستکورتەی زۆر هەوڵدەدەن بەڵام پیاناگەن و هیچیان بە هیچ نابێ. جا لەم دەرکردنی زەکاتە لەبەری ڕەنج و ماندووبوونی خۆیە دوو سوودی دەست دەکەوێت ئینسانی مسوڵمان یەکەم خۆی بە مالیکی حەقیقی ئەو ماڵە نازانێ و دەگێرێتەوە بۆ لای خوا و هەردەم دەترسێ عەقدەکەی بۆ تازە نەکاتەوە و ماڵەکەی لێبسێنێتەوە وأنفقوا من مال الله الذي آتاكم تۆی مسوڵمان ئەبێ خۆت بە خاوەنی ڕاستەقینەی ماڵ و سامانەکەت نەزانی بڵێی من وەک بایع وام لە لای من دانراوە تەوزیعی کەم بیەوێ ئەینێرێ و نەیەوێ ناینێرێ هەر کاتێکیش بیەوێ ئەتوانێ لێمی بسێنێتەوە هەموو مسلمانێ ئەبێ شعوری ئەمە بکە دەرک بەمە بکە ئەو ماڵە لە بەردەستایە حەقیقەتەن هی خۆت نیە تۆ مالیک نیت ئەگەر مالیک بی کەس ناتوانێت لێت بسێنێتەوە دووەم ڕژدی و چروکی لە دەروونی بارەکە چونکە مرۆڤی بەخشندە و زەکاتدەر ئیدی ڕەزیل و بەخیل نییە بەڵکو دەبێتە خۆشەویستی خوا و خەڵک هەم خوا خۆشی ئەوێ چونکە ئیتاعەی خوای کردووە هەم کۆمەکی خەڵکی کردووە خەڵکیش خۆشیانەوێ هەروەها دەروونی ئاسوودە و ئارام دەبێ بەکردنی ئەو چاکەیە و بەو بەخشینە دوعای خێری زۆری بۆ دەکرێ و هەژاران دەبنە پاسەوانی ماڵ و سامانەکەی چونکە دەزانن بەشی ئەوانی تایە ئەمڕۆ مرۆڤایەتی خەفەت و مەراق و ترس و دڵەڕاوکێی ماڵ و مادە خەو و خۆراکی لێ حەرام کردوون وەک عەرزم کردن ئەو قەیرانە سیاسیە زۆرێک لە پیاوە ژیرەکان دەڵێن قەیرانی ئابووری هەمووی لەسەر سکە هەمووی لەسەر سکەیە هەمووی لەسەر قاسە و کاسەیە ئەو شەڕە گەورەی کەوا ئەکرێ کابرا ئەزانێ ئەگەر مەسول نەبێ ئەگەر گەورە نەبێ ناتوانێ بە ئارەزوی خۆی تەخشان و فەخشان بە داهاتی ئەو میلەتە ستەم دیدە ماڵ وێرانەوە بکا بۆیە بەڕاستی قەیرانە سیاسیەکە گەڕێتەوە بۆ قەیرانە ئابوریەکە لە حەقیقەتا ئەمڕۆ مرۆڤایەتی خەفەت و مەراق و ترس و دڵە ڕاوکێی ماڵ و مادە خەو و خۆراکی لێ حەرام کردووە ڕادەکات و هەڵپەیەتی دەیەوێت تێی بگات و قەپات ببێ و ئۆخەی بکا بەڵام لەبەر ئەوەی دەروونی ڕووخاوە و تاریکە و باوەڕی باوەڕ باری کردووە تیایا لە دڵیا و هەموو شتێک بە دینار و درهەم دەکێشێ و دەپێوێ و ماڵ بووە بە مار و لەسەر دڵی پەپکەی داوە و بووە بە بت و هەرچی خیانەت و جەریمە و داگیرکاری و داپڵۆسینە دەیکا و ئەنجامی دەدەن بۆ گەیشتن بەو ماڵ و سامانە بەو نەوت و غازە ئەنجامەکەشی یا ماڵەکەی لێدەسێنەوە و لە دنیادا و ئیفلاس دەکا یا ئەو لە ماڵ و سامانەکە دەسێنرێتەوە و دەمرێت و بەجێی دەهێڵێ بۆ بخۆر بەگ و محاسبە و تێهەڵدانیشی لەسەر ئەوە ئەوە حەقیقەتی دنیاە هەوڵی بۆ دەی هەوڵی بۆ دەی تا کۆی ئەکەیتەوە و دروستی ئەکەی لەپڕ یا ماڵەکە لە تۆ ئەسێننەوە ئیفلاس ئەکا لە کاسپیا زەرەرەکە جەردە ڕووتی ئەکاتەوە دز ئەیبا یا نا ماڵ لە جێی خۆیەتی سیارە لە جێی خۆیەتی کۆشک و فێلا لە جێ خۆیەتی بەس جەنابی یە بەلا و ئەڵێن مرد مامەسا دروستە حەجی بۆ بکەین دروسە ئیسقاتی بۆ بکەین دروسە قوربانی بۆ بکەین مامەساش دەفەرمێ وەسێتی کردووە نەوەڵا قوربان هەر لەبیری وەسێتا نەبوو دەی نابێ بۆی بکرێ ئەی ڕەنجەکەی ئەی گەنجەکەی ئەی هەناسە ساردیەکەی کێوتی کێوتی خۆی بێبەشکە پێغەمبەر گیان فەرمووی، کێ لە ئێوە ماڵی وارسەکانی لە ماڵی خۆی خۆشترەوێ؟ هەموو وتیان، وەڵا ماڵی خۆمان خۆشەوێ تا ماڵی وارسەکانمان. فەرمووی، دەی ئەوەی بەجێمێنێ ئەبێ بە ماڵی وارس. ئەوەی پێشی خۆتی ئەخەی ئەوە ماڵی خۆتە، ئەوەی ئەینێری پێشی خۆت ئەوە ماڵی خۆتە. ئیتر بۆ دەستی تێی ناچێ بۆ دەسم تێی نەچێ و دەستی تێی نەچێ بۆ نەبەخشین بۆ لێی نەخۆین بۆ سەرفی نەکەین بۆ خزمەتی پێ نەکەین کەواتە ئەی ژیرەکانی جیهان، کۆمەڵی بڕواداران، هەرچی زووترە خۆتان داماڵن لەو کارژەی پەکی خستوون، لەو چاوچنۆکیەی حەیای بردووین، ماڵ و سامان شادەماری ژیانە وەک خوا دەفەرموێ. هەموو جارێ ئەو قسە دووبارە ئەکەمەوە. خەڵک وا تێنەگا مامۆستایانی ئاینی زەمی دنیا ئەکەن بەڵام خۆیشم حەز لە دنیا ئەکەم من وەکو مامۆستا تاهیر زۆر حەزم لە دنیایە حەزم لە خانوویەکی زۆر سپۆرتە حەزم لە سیارەیەکی زۆر مەزبوتە حەزم لە سەروەت و سامانە بەڵام بە حەڵاڵی وەستانی ئینسان بە ماڵە ژێرخانی ئابووری و عەسەبی حەیاتە ماڵ نەبێ ئیشی وڵات ناڕوا بەڕێوە مزگەوتیشی ناڕوا بەڕێوە مەکەیشی ناڕوا بەڕێوە حەج ناکرێ غەزا و جیهاد ناکرێ تربیە و تعلیم ناکرێ عیبادەت ناکرێ ماڵە ئیدارەی وڵاتانە بابڕێەوە ئێستا یابان ئیقتیسادی بەرزە، ماڵی بەرزە، بۆیە ململانێ ئەکا لەگەڵ ئەمەریکا و لەگەڵ چینا. ئێستا مالیزیا و سەنغافورە و ئەوانەش ملەقتەیانە ئەیانەوێ بێن بێن بۆ پێشەوە. ئەی عێراق؟ ئەی عێراقی ساحەبی بەحری نەوت گەندەڵترینی وڵات لەسەر کورەی ئەرزا دەرچوو لەم هەفتەیە. ناشەفافترین وڵات لە عێراق لەسەر زەویە عێراق دەرچوو لەدوای سۆمال و ئەریتریا و ئەوانەیشەوەیە لەدوای ئەفغانستان و ئەوانەیشەوەیە بۆ چونکە لێرە مرۆڤی دڵسۆز نییە مرۆڤی دەستپاک نییە مرۆڤی خواناسی ڕاستەقینە عەلیم بێ و حەفیز بێ قەوی بێ و ئەمین بێ باری کردووە حزب هەر کەسێ بە دڵی بێ ئەی خاتە سەر قاسەکە ئەی خاتە سەر کورسیەکە ئەی کا بە گەورە گەورە لابە ئەوە ماڵوێرانی ئەم میلەتی عێراقە بە گشتی کوردیش هەر ئالەوایە ولا تؤتوا السفهاء ماڵ مەدەن بەدەست نەفامەکانەوە سەفیه سەفیه شێت نییە، کەسێکە نازانێ قازانج و زەرەری لە چیایە، مەیدەن بە دەسیانەوە، التی جعل اللە لکم قیاما، ئەو ماڵەی خوا کردوویەتی بە ئەسبابی وەستانی ئێوە، بەڵام بەشیان بدەن، کۆشتەیان کەنەوە و قسەی باشیشیان بۆ بکەن. لە ژن، لە کوڕ و مناڵ، لە ئاڵتوون و زیو، لە ئەسپی سواری، لە باخ و لە کێڵگە. خوا فەرموێ، ذلک متاع الحیاة الدنیا، ئەوە لەزەتی دنیایە، واللە عنده حسن المآب. کەواتە ماڵ خۆشەویستە، بەڵام ئەبێ ئاگامان لێ بێ. وافەرموێ. زیکری خوا زۆر بکەن لعلکم تفلحون بەڵکو گرەو ببەنەوە و سەرکەوتوو ببن ماڵ با لە ناو دەستا بێ ماڵ با لە ناو گیرفان و کیسە و قاسا بێ ماڵ با نەڕواتە ناو دڵ چونکە کە ڕۆشتە ناو دڵ دەبێتە دەرد و ئازار و خواد لێ دەڕەنجێنێ و خەڵکت لێ بێزارەکە لە کۆتاییدا ماڵ و سامان نرخێکە ئەوە یەک. دوو، ماڵ و سامان پەیژەیەکە مرۆڤ پیایا سەر دەکەوێ بۆ لووتکەی مەردایەتی. ماڵ و سامان قەڵایەکە مرۆڤ دەپارێزێ لە تیری چاوچنۆکان و چاو پیسەکان. ئەگەر باش پەیداو کرد و باش خەرجو کرد و باش لێت بەخشی و حەقی خوا و خەڵک و خۆتت لێ دەرکرد. بەڵام ماڵ و سامان تەوقێکە دەکرێتە فیکوی بها جباههم دەموچاویانی پێکەوی ئەکرێ وجنوبهم شانیان وظهورهم پشتیان دوای پێیان ئەڵێن هذا ما کنزتم لانفسکم ئەمە ئەوەیە کەوا کۆتە کردوە و لێو نەبەخشی بەشی کەسی لێ نەدا ماڵ و سامان ئەژدیهایەکی ژەهراوی کەچەڵە شوجاعی ئەقرە ڕۆژانە چەند جار ئەدا بە خاوەنەکەیەوە ئەدا بەو کەلاوانەیە و هەڵیەتڵیشێنێ ئەو کەسەی کەوا ماڵ و سامانی هەیە و حەقی خوای لێ نادا و حەقی هەژارانی لێ نادا بڵێن فەقیر هەیە لە کوردستان زۆر برسی هەیە لە کوردستان زۆر دەوڵەمەند هەیە لە کوردستان بەڵێ زۆر ئەو برسیانە ئەو خەڵکانە کە فێری دزی ئەبن کە فێری خراپە ئەبن ئەبێ هەموو کەسێکی دارا و دەوڵەمەن بترسێ لە قیامەتا خوا تێی هەڵدا بڵێ خەتای تۆ بوو ئەو کەسە وای کرد وازانم باسم کردبێ نازانم لە جمعە قازیەکە پیاوێکی پیری پیریان گرت وێنان بەلای قازی دزی کردبوو کولێرەی دزی بوو قازی وتی بۆ دزی کرد تی واللهی برسیم بوو حج نەبوو بیخۆم لە محتاجیا دزیم کرد وتی دزی و کریا دزی و نەکرد وتی دزیم کرد وتی دزی جەریمەیە ئەبێ من عقوبەی تۆ بدەم ئەبێ سزای تۆ بدەم دە دۆلار جەریمەی کرد لە باتی ئەو دزیا ئێ کابراوتی پێم نییە ئەوە من دە دۆلارم دا هەرچی لێرایە ئەبێ یەکی دە دۆلار دانێن بەو پیاوە چل و هەشت نەفەری لێ بوو چوار سەد و هەشتا دۆلاری بۆ کۆ کرایەوە چوار سەد و هەشتا دۆلار قازی کۆی کردەوە بەو پیاوە لەوانەی لە محکەمەکە حازر بوون لە محامی و لە مدعی عام و لە شهود و لەوانەی کە لەوێ بوون وڵات ئەگەر قازی ئاوای هەبێ پیاوی وای تیابێ برسی تیا نامێنێ دەوڵەمەنەکان ژیرەبن هەژارو دەوڵەمەن ئەبنە برا خوا لە گوناهی من و ئێوە خۆشبێت خوا عاقیبەتمان خێر بکا خوا ئیسڵاحی حاڵمان بکا خوایە سەرکەوتوو سەرفەرازمان کەی خوایە لە ئافات و فیتنەی ماڵ و مناڵ و لە هەموو بەڵا و ئافاتێ بمان پارێزی خوایە دەستی دوژمنان بەسەر ئەم میلەت و وڵاتەوە ببڕی نەیهێڵی خوایە گیان خوای ئیسڵاحی حاڵمان بکەی خوای نەخۆشەکانمان شیفا بدەی خوای لە مردووەکانمان خۆشبی خوایە زینوەکانمان عاقیبەت خێر کەی خوایە ڕۆڵەکانمان دامەزراو کەی خوایە لە ئەخلاق و ڕەوشتی خراپ لە جگەرە و نێرگەلە لە عەرەق و لە مەشروب لە تلیاک و مادەی سڕکەر لە بەد ڕەوشتی خوایە ڕۆڵەی ئەم میلەتە پارێزی خوایە لە داوێن پاکمان کەی خوایە ئەوانەی هەوڵەدەن ئەم میللەتە بەرز و بەڕێز بێ تۆفیقیان بدەی خوای ئەوانەی ئەخلاقی ئەم میلەت ئەفەوتێنن خوای بیان فەوتێنی بەر لەوەی میلەت فەوتێ خوای ئەوانەی میلەتە برسیەکەن خوای برسیان کەی لە دنیا و لە قیامەتا خوای بە ناوی پیرۆزە داوات لە یەکەم یارمەتیمان بەی لەسەر دینەکە دامەزراو بین خوایە